گەرمترین و جوانترین سڵاوتان لێبێ فەرموون لەگەڵ بەشی دووەم لە ئاڵلقەی بیست لە کتێبی هێنرێکی سنگەر پەیوەندەکان لەگەڵ چیندا. تا چین و وڵاتێ گرتوەکان لە پێکەیەکدا بمێنن بتوانن تەرکیز بکەنە سەر ئامانجی هاوبەش لە پێناوی بەرەنگاریکردنی ئەو شتەی لە ڕاگەیاندنەکانیاندا بە باڵا کێشی وەسفیەکەن پەیوەندێ نوێیەکانی نێوانیان لە بژانەوەدا بێ بە زمانێکی سادە ئەوە بریتی بوو لە بەرەنگاریکردنی هەوڵەکانی یەکێتی سۆڤیەت بۆ لەنگکردنی هاوسەنگی هێزەکان لە جیهاندا یان لە ئاسیادا و ڕێکەوتنێکی ڕانەگەیەنراو بوو لەسەر ستراتیژیی گونجاو بۆ پێکانی ئەو ئامانجە. لەگەڵ ئەوەشدا دۆخە جیۆپۆڵیتیکەکان و جیاوازە مێژوویەکانی نێوان هەردوولا، بوونە هۆی دەرکەوتنی ناکۆکی لەبارەی شێوازی پەیڕەو کراوەوە، چونکە بە لەبەرچاو گرتنی ئەوەی پەکین لەبەردەم هەڕەشەی ڕاستەوخۆدا بوو، بۆیە بە گژداچوونەوەیەکی ڕاشکاوانەی مۆسکۆی پێ پەسەندتر بوو، بەڵام، مۆسکۆ کە ئەبوو هاوپەیمانەکانی ڕای گشتی هەڵکشاو و داکشاو بەهەند وەربگرێ، شێوازێکی لا پەسەندتر بوو کە دەرفەتی خۆلادان لە ڕووبەڕوو بوونەوە لە بەردەم مۆسکۆدا بهێڵێتەوە. چین لە هەر دانوستانێکی نێوان واشنتن و مۆسکۆ بە گومان بوو. بە ئاشکراش نیگەرانی خۆی بەرامبەر هەر بەرەوپێشەوەچوونێک دەرەبڕی کە ئامادەباشی ڕۆژاوای بۆ بەگژداچوونەوەی یەکێتی سۆڤیەت کەم بکردایەتەوە. لەوەشە ترسا ئەو دانوستانانە ببنە هۆی ڕێوشوێن دانانێکی بێ سنوور لە نێوان ئەمریکا و سۆڤیەتدا لەسەر حسابی چین. هەتا ئەگەر بەوەش بێ کە بوار بدرێ بە یەکێتی سۆڤیەت بایەخی زۆر تەنها بە ئاسیا بدا، پەکینیش لە لای خۆیەوە بە لای ئەوەدا دایشکاند کە لە جیهانی تازە گەشەسەندوودا کێبەرکێی مۆسکۆ بکا لە ڕووکردنە بزافە ڕادیکاڵەکاندا کە ئەوەش زۆر جار ئەبووە هۆی پشتگیری کردنی سەرکردە گەلێک و کێشە گەلێک کە بە دڵی ئامریکا نین. لاوازبوونی دەسەڵاتی ڕاپەڕاندن لە وڵاتە یەکگرتووەکاندا بەهۆی ڕسوایی واتەرگێت و ئەو ڕووداوانەی بەدوایدا هاتن، بوو بەهۆی لاوازبوونی متمانەی پەکین بەوەی وڵاتە یەکگرتووەکان بتوانێ بەرگەی گوشار و کلکە لەقێکانی سۆڤیەت بگرێ. ئەوەش توانای ئەمریکای لە دەریاوانیدا لاواز کرد لەو ڕێچکە سێکوچکەییە ئاڵۆزانەی پەیوەندی نێوان واشنتۆن و مۆسکۆ و پەکین. تەحەداکە بۆ وڵاتەیەکگرتووەکان دڵنیابوون بوو لەوەی ڕێگاکانی بەردەمی خۆی لە ڕێگاکانی بەردەمی هەردوو لایەنەکەی تری سێکوچکەکە زۆرتر بن، ئەمەش وڵاتەیەکگرتووەکانی ناچار کرد کە هەردەم لە مۆسکۆ و پەکینەوە زۆر نزیک بێ. زیاتر لە نزیکی ئەو دوانە خۆیان لە یەکتریەوە لەگەڵ داشکاندن بەلای پەکیندا چونکە یەکێتی سۆڤێت ئەوسا هەڕەشەی مەزنتر بوو. وێڕای ئاڵۆزیەکانیشی ئەم سیاسەتی هاوسەنگە بە درێژایی 20 ساڵ و لەلایەن پێنج سەرۆکی سەر بە هەردوو پارتەکەوە بە سەرکەوتویی گیرایەبەر. ئەمەش دەستکەوتێکی نائاسایی پارتەکان بوو. هەندێک لەو سەرۆکانە لەسەر بنەمای چەمکی ڕوون پاساویان بۆ ئەو سیاسەتەیانە هێنایەوە. لە کاتێکدا هەندێکی تریان پراگماتیانەتر بوون. سەرەڕای جیاوازیەکانیش توانرا هەماهەنگیەکی نائاسایی لە ستراتیژ و لە سیاسەتدا بەدی بهێنرێ. بە دەگمەنیش دیدارە ئاست بەرزەکانی نێوان ئەمریکا و چین کێشە هونەری و ڕۆژانەکانیان چارەسەر کردووە لەو ڕۆژگارەدا پەیوەندی بازرگانی کز بوو زۆربەی دانوستانەکان لەبارەی بەشداری کردنەوە بوون لە مەزەندەکردنی درێژخایەنی جیۆپۆلتیک لەسەر ئاستی جیهان و پرۆژە و مەسەلە استراتیژەکان ئەم کۆدەنگیەی پارتەکان لە ئەنجامی دوو ڕوودا و هەڵوەشایەوە یەکەمیان هەرەسهێنانی کۆمۆنیزم بوو کە لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و نۆ وە لەگەڵ هەڵایسانی شۆڕش لە ئەورووپای ڕۆژهەڵاتدا دەستی پێ کرد و دوای دوو ساڵ بە هەڵوەشانەوەی یەکێتی سۆڤیەت گەیشتە لووتکە. دووهەمیشیان سەرکوتکردنی خوێناویانەی خوێندکاران بوو لە گۆڕەپانی تیانانمین. هەرەسهێنانی مۆسکۆ بوو بە هۆی ڕەوینەوەی ترسی هاوبەش، لە کاتێکدا هەڵچوونی میللی ناوخۆی پەکین پشتگیریی ناوخۆی ئەمریکای بۆ ئەو سیاسەتە کەم کردەوە کە پشتی بە ئامانجی هاوبەشە بەست. باڵی ڕاستڕەوی دژ بە کۆمۆنیزم و هەردەم بێزار لە پەیوەندی توندوتۆڵ لەگەڵ هەر وڵاتێکی کۆمۆنستیدا، کەوتە مامەڵەکردنی حکوومەتی پەکین وەک خراپەکاری نوێ کە ئەبێ لە بنەوە ببڕدرێتەوە. لە کاتێکدا باڵی چەپی ئەمریکای هەردەم بێزار لە سیاسەتێک پشت بە جوگرافیا ببەستێ گەڕایەوە بۆ جەختکردنەوە لەسەر مافەکانی مرۆڤ و هاندانی دیموکراسی بەو پێیەی ئەوە ئەرکی لە پێشینەی سەرەکی پەیوەندێ دەرەکیەکانی ئامریکایە. ڕووداوەکانی گۆڕەپانی تیانانمین لە شۆڕشێکی ڕووتی دژ بە کۆمۆنیزم، ئاڵۆزتر بوون، لانیکەم لەبەر سێ هۆکار، شۆڕشەکەی خوێندکاران پشتی بە بنەما ڕۆژاواییەکانی دیموکراسی و شۆڕشی کرێکاران بۆ ڕزگاربوون لەو چەوسانەوە، یان لانیکەم سووککردنی ئەو خراپەکاری و ئاشووبانەی لە چاکسازییە ئابوورییەکان کەوتبوونەوە و ململانێی ناوخۆی پارتی کۆمۆنیست، کە بە ڕادەیەکی زۆر دەرەنجامی ئەنجامە سیاسییەکانی ڕیفۆرمی ئابووری بوون پشتی بەوانە بەستبوو بەلای دینگ کیسیاو بینگەوە کە لەو دەمەدا و پێش ئەوەش بە دە ساڵ فەرمانڕەوایی چینیە کرد و ڕۆژنامەکانی ڕۆژاوە هێرشێکیان کردە سەری ڕاپەڕینی تێنانمین کودەتایەکی گاڵتەجاڕانە بوو ماو دە ساڵ بە تۆمەتی سەرمایەداری زیندانی کرد کە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دەستی پێکردن، بواریان لەبەردەم دە هەزار خوێندکاری چینیدا ڕەخساند ڕووبکەنە وڵاتانی ڕۆژاوا بۆ خوێندن کە لەوێ بەو بەهایانە ئاشنا بوون کە خوێنی خۆیان لە گۆڕەپانی تیانانمیندا بۆ بەخشی. دینگ کۆپینەکانی کشتوکاڵی لابرد و چینی گەیاندە نیمچە خۆژیاندنێک لە بواری خۆراکدا. چینیشی لە وڵاتێکی زەندەقچوو لە شۆڕشی کەلتووری گۆڕی بۆ وڵاتێکی پیشەسازی، ئەویش لە ڕێی جەختکردنە سەر کاڵا ئیستیهلاکییەکان. بەڵام ئەوەی دینگ و هاوەڵەکانی پێشبینیان نەکرد یان وایانزانی ئەتوانن خۆیانی لێ لابدەن، دەرەنجامە سیاسیەکانی بەزاندنی سستی ئابوری چینی ماویست بوو کە بوو بە نێچیرێکی ئاسانی پەتای حەتمی کۆمۆنیزم چونکە حەوافیزەکانی سستیان خەڵات کرد و بەریان بەدەست پێشخەری گرت لەبەرەوەی لە ئابوری یەکدا لە ناوەندەوە پلانەکانی دابڕێژنێن کاڵا سەرمایەداریەکان و خزمەتگوزاریەکان بە بڕیاری بێرۆکراسیانە دیاری ئەکرێن. لەگەڵ تێپەڕینی کاتیش ئەو نرخانەی بە فەرمانی ئیداری دیاری ئەکرێن پەیوەندیان بە نرخەکانی تێچوونەوە نامێنێ. تا ئەو ڕژێمەش وەک دەوڵەتێکی پۆلیسی بەڕێوە ببرێ، سیستەمی دیاریکردنی نرخ ئامرازێک ئەبێ بۆ کێشانەوەی داهاتەکان لە خەڵک. بەڵام هەر کاتێک دیاردەکانی تۆقاندن سووکە بن، نرخەکان ئەبنە کۆمەکێک لە حکومەتەوە و ئەبنە شێوازێکی بەدەست هێنانی پشتیوانی جەماوەریی بۆ پارتی کۆمۆنیست. لە کۆتاییشدا هەموو شتێک لە جل و بەرگەوە هەتا ئەگاتە خانووی نیشتەجێ ئەبنە کۆمەک بەبێ هیچ پێوەرێکی لێهاتوویی، بەوەش ئەبنە ڕێگر لەبەردەم بەرزکردنەوەی ئاستی گوزەراندا. ئەگەر دەسەڵاتێکی فراوان بدرێت بە بێرۆکراتەکان لە بواری خەڵک خستنە سەر کار، گەندەڵی دروسەبێ. ئەوەتا فرمانەکان و فێرکردن و زۆربەی مەسەلە زیندەگیەکانی تر بە شێوەیەک لە شێوەکان پشت بە پەیوەندی تایبەتی کەسەکان ئەبەستن. وەک گاڵتەجاڕییەکی مێژووش، ئەو کۆمۆنیزمەی لافی ئەوەی لێدا کە مژدەهێنەری پاشەڕۆژێکە چینەکان بوونیان نابێت تیایدا، خۆی دواجار چینێکی بەرهەمهێنە خاوەنی کۆمەڵێک ئیمتیازی وەک ئیمتیازەکانی دەرەبەگی کلاسیکی. کاتێک دینگ و هاوەڵەکانی ئەوەیان هەڵبژارد کە بەسەر ئەم مەیلەدا زاڵ بن بە لەخۆگرتنی تەبەننا، ئابووری بازار و لامەرکەزی لە بڕیارداندا، لە قۆناغە سەرەتاییەکانی ڕیفۆرمەکەدا گرفتەکانی پلاندانان لە ناوەندەوە و هەتا گرفتەکانی بازاڕی ئازادیان کۆکردەوە هەوڵدان بۆ ئەوەی نرخەکان وەها لێ بکرێ ڕەنگدانەوەی تێچوونی ڕاستەقینە بن بوو بەهۆی هەڵاوسانی نرخەکان. لانی کەم لە ماوەی کەمدا تەقینەوەی هەڵاوسانیش یەکێک بوو لە هۆکارەکانی گڕگرتنی هەڵچوونەکان. لە ڕاستیدا گواستنەوە بەرەو ئابووری بازاڕ دەرفەتەکانی گەندەڵی زیاتر کرد، لانی کەم لە سەرەتادا، بەهۆی هاتنەوەیەکی کەرتی گشتی زەبەلاحیش، کە شان بە شانی گەشەسەندنی ئابووریی بازاڕ بوو، دوو کۆمەڵە نرخ هاتنە گۆڕێ. دواتریش بێرۆکراتەکان و بەڵێندەرە بێویژدانەکان لە پێگەیەکدا بوون کە ئەیانتوانی شمەک و کاڵاکان لە نێوان هەردوو کەرتەکەدا بێنن و ببەن بە مەبەستی بەدەستهێنانی قازانجی تایبەتی. بە کورتیش ڕەنگە چاکسازی لە سەرەتایدا ببێتە هۆی هەڵچوونی توندوتیژی کورخایەن لە نێوان جەماوەری ڕق هەڵگرتوودا ئەوەش لە چیندا ڕوویدا دینگ لە چاکسازی ئابوووریەکانیدا زۆر بوێر و بێگومان زۆریش وریا بوو لەو چاکسازیە سیاسیانەدا کە سیاسەتەکەی کردبوونی بەکارێکی حەتمی ئەوەش ئەو هەڵەیە بوو کە لەگەڵ میخائیل گۆرباچۆفی هاوچەرخیدا پێچەوانە بوو. زۆربەی توێژی پاڵفتەی کۆمۆنیست هەوڵیاندا ئەرکەکەی پەکخەن. لە زۆربەی ئەو وڵاتانەدا کە بە گۆڕانکاری ئابووری هاوشێوەدا ڕەت دەبن، ئەبێت بەڕێوەبەرە نوێگەرەکانی چینەکانی خوارتر بەسەر بەرهەڵستی سەرکردەی باڵای کۆنەپارێزدا زاڵ بن. بەڵام لە چیندا پێچەوانەی ئەوە ڕوویدا، چونکە سەرکردایەتی باڵا تەژدیدی خستە سەر هاندەرەکان و هێزەکانی بازاڕ کە ئەبوو ئەو بەڕێوەبەرە ڕاپەڕێنەرانە جێبەجێ بکەن کە نە ئەزموونیان هەبوو نە گوڕ و تین بۆ جێبەجێکردنی پرۆسەی چاکسازی کردن. دینگ ئەبوو لە بەرەدا بجەنگێ. یەکێکیان دژی ئەو گەندەڵیەی شانبەشانی چاکسازی لە برەو دابوو، دووەمیشیان دژی ئەو ماویستانەی مابوون و سوور بوون لە سەر کۆپیەکەی خۆیان لە ئابووری کۆمۆنیستی. لەو کاتەشدا کە لە بواری ئابووریدا سەرکەوتنی بەدەست هێنا، بڕیاریدا لە گۆڕەپانی سیاسیدا هەر کۆمۆنیزم باڵ بکێشێ. دینگ پێکەوە هەڵکردنی هەڵبژارد لەگەڵ دووفاقەیی پێداگرتن لەسەر سەقامگیری سیاسی بۆ ئەوەی شۆڕشە ئابووری و کۆمەڵایەتیەکەی تەواو بکا بە بۆچوونی خۆی دژی گێرەشێوینی ئەجەنە نەک دیموکراسی هێشتا ڕیفۆرم خوازم دینگ پاش شەش مانگ لە کوژاندنەوەی شۆڕشەکەی گۆڕەپانی تیانەنمین ئەمەی گوت بەڵام چونکە خاڵێکی وەرچەرخان بوون کە لە دوای ئەوەوە وەک دووژمنێکی ئایدۆلۆژی و جیۆپۆڵەتیکی سەیری چین ئەکرێ لە ڕاستیدا چین هێندەی ئەوەی خۆی لە ئایدۆلۆژیای کۆمۆنستی ڕزگار کرد خۆی لە تەنگژەکانی ڕیفۆرمیانیش ڕزگار کرد ئەتیباراتی سیاسەتە ناوخۆیەکانی چین بەسەریاندا زاڵ ببوو هیچ فەلسەفەیەکیشان نەدەنواند کە ئەوەی لێ بخوازرێ لە شوێنی دیکە جێبەجێ بکرێ بەڵام پاڵنەرەکانی دینگ هەرچێک بوو بن دڕندەیی سەرکوتکردنەکەی گۆڕەپانی تیانەنمین لە شاشەکانی تەلەفزیۆنەوە بینران کە چینیان وەک ڕژێمێکی سەرکوتکار دەرخست ئەوە هاوکات بوو لەگەڵ سەردەمی جەختکردنەوەی زیاتر لەسەر مافەکانی مرۆڤ لە ناوەڕاستی هەفتەکانەوە لەلایەن کۆمەڵگا دیموکراتیە پیشەسازیەکانەوە بە تایبەتیش لە وڵاتە یەکگرتووەکاندا کە مافەکانی مرۆڤ باڵیان بەسەر پەیوەندیەکانی چین و ئامریکادا گرت. بایەخدانیش بە پێکاتەی ناوخۆیی چین بەسەر هەموو ئەو مەسەلانەی تردا زاڵ بوو کە بەهۆی ئەوەوە شێوا بوون. چونکە ئەو جیاوازیانەی لەوەو پێش بە دەرەنجامی لاوەکی پەیوەندیەکانی نێوان زلهێزەکان دانران ئێستا لە دایەلۆگە گشتیەکانی ئامریکادا، وەک ململانێ لەگەڵ خراپەکارێکی تۆتالیتاردا تاوتوێ کرێن. لە هەمان کاتدا پرۆسەی نوێکردنەوەی سوپای چین کە لە یەکەمین دە ساڵی چاکسازیەکانی دینگدا دواخرا سەرنجی زیاتری بەلای خۆیدا ڕاکێشا. ئەو جموجوڵانەی چین وەها لێکدرانەوە کە تەڵەیەکی جیۆپۆڵۆتیکی و ئایدۆڵۆژین دژی هاوسێکان. لە سەردەمی سەرۆکایەتی جۆرج دەبلیو بوش و کلینتۆندا بناغەی سیاسی و سایکۆلۆژی پەیوەندێکی دامەزرێنەرانەی نێوان چین و ئەمریکا پەیتا پەیتا ڕووی کردە لاوازی سەرۆک بوش کە لە ناوەڕاستی حفتاکاندا و بەر لە دەستپێکردنەوەی پەیوەندێ دیپلۆماسیەکان سەرۆکی نوسینگەی پەیوەندی تایبەتی سەر بە وڵاتە یەکگرتوەکان بوو لە پەکین هەوڵی هێشتنەوەی پەیوەندیەکی تا ڕادەیەک هاوسەنگی دا تەنانەت پاش ڕوداوەکانی گۆڕەپانی تیانانمینیش. بیڵ کلنتۆنیش ماوەی سەرۆکایەتی خۆی، بە قسەکردن دەستپێکرد لەبارەی ئەوەی باشکردنی دۆزی مافی مرۆڤ لە چیندا کلیلی پەیوەندی نێوان ئەمریکا و چینە تەنانەت لە بواری ئابووریشدا. بە هاتنی ساڵی 1995یش ئیدارەکەی کەوتەوە هەمان جۆری ئەو دایەلۆگە ئاساییەی ئەوانەی بەر لە خۆی دەستیان پێکردبوو. هەتا بە پاساوی درووشمگەلێک کە بیر و باوەڕەکەی وڵسۆنیان ئەهێنایەوە پێش. ئیدارەی کلنتون وەکەوەی نەیتوانی پەیوەندیە ئابووریەکانی لەگەڵ چیندا بە پشتگیریکردنی داواکاریەکانی چین بەهێز بکا کە تایبەت بوون بە بوون بە ئەندام لە ڕێکخراوی بازرگانی جیهاندا و بە پەیوەندییە بازرگانییە ئاساییەکانی چین و ئەمریکاوە لەسەر بنەمایەکی لۆژیکی جیۆپۆڵۆتیکی قایلکەریش نەگیرسایەوە. ئیدارەی کلینتۆن بە چەسپاندنی شێوازە ناوخۆییەکانی بەسەر سیاسەتی چیندا لە ڕێی هەڵبژاردنی ئامانجەکانی ڕەخنەگرانی و لافلێدانی ئەوەی کە خۆی باشترین ڕێگا ئەزانێ بۆ جێبەجێکردنیان سیاسەتی پێکەوە بەسترانەوەی ڕاگەیاند ئەویش بریتە لە قایلکردنی چین بە چەمکی ئەمریکا بۆ مافەکانی مرۆڤ و حکومی خۆجێیی بەهۆی چڕکردنەوەی پەیوەندیەکانەوە لە هەموو بوارەکاندا و بە تایبەتیش بواری بازرگانی لە ماوەی دووهەمی سەرۆکایەتی کلنتۆندا دروشمی پێکەوە بەسترانەوە بەرزکرایەوە بۆ شەراکەتی استراتیژی کە ئەمیان جۆرێک لە هاوکاری جیهانیە گرتەوە. ئەم پێشنیارە بێهودەیی خۆی لە بەگژداچوونەوەی قەیرانە بەردەوامەکاندا و لە نەبوونی هیچ دایەڵۆگێکی بەردەوامدا سەلماند. بۆ نموونە لە کاتی سەردانەکەی کلنتۆندا بۆ چین لە تەموزی ساڵی 1998 دا کە نۆ ڕۆژی خایاند تەنها چوار کاتژمێر بۆ وتووێژ لەسەر ئاستی لوتکە دیاری کرا. ئەکرێ ماوەکە لەوەش کەمتر دابنرێ لەبەرئەوەی لە ڕێی وەرگێڕەوە وتووێژە کرا. لە ئەنجامدا و لە کۆتایی ئیدارەی کلنتۆندا سیاسەتی چین هەر دیلی سیاسەتە ناوخۆییەکان بوو، پێناسەیەک نەبوو بۆ بەرژەوەندی نەتەوەیی، کە هەندێک ناوەرۆکی جیۆپۆلۆتیکی بداتە پەیوەندیەکان. بازرگانی و کێشەکانی تری مۆدێرنیزمی وەک ژینگە و ماددە سڕکەرەکان بەس نەبوون بۆ زاڵبوون بەسەر ئەو ئاوێتەیەی هاوکاری و گومان و بەدحاڵی بوونی دوولایەنە و ئەو سستیەی مۆرکی پەیوەندیەکانی چین و ئەمریکا بوو لە کۆتایی سەدەکەدا. خۆشەویستانم لە ماوەی ڕابروودا بەشی دووەممان لە ئەڵلقەی بیستەم لە کتێبی هەنری کیسنگەر پەیوەندەکان لەگەڵ چیندا پێشکەش کردن تا ئەڵلقەیەکی نوێ شاد و سەرفراز بن.